بابلییەکان گەلێکی بازرگان و هەمویان سەرگەرمی بازرگانی بوون و تەنانەت خویەکانی ئەوانیش بە مامەڵەوە خەریک بوو ئەوان لە جەنگ بێزار بوون چونکە شەڕ ئەبووە هۆی بەستنی ڕێگا بازرگانیەکان و بار و کەلوپەلی کاروانەکانی ئەگەڕاندەوە ئەوان ئەیانوت پێویستە ڕێگاکان بۆ بازرگانی لەگەڵ هەموو جیاندا کراوە بێت و خەڵکی ئازادانە بۆ هەموو شوێنێک بێن و بچن ئەوان بۆ بەرگریکردن لە بابل سەربازیان بەکرێگرتبوو لەسەر بورج و شوورەکانی بابل پاسەوانیان پێکردن دیمەنی ڕێکردنی سەربازەکان کە خودەی زێڕ و تەلی کانزاییان بەسەرەوە بوو سەرنج ڕاکێش بوو من لە پێشە وامزانی کلااو خودەکانیان یەک پارچە زێڕیان تەلە بەڵام دوای بۆم دەرکەوت خودەکان لە حەوت جۆش دروستکرا بوون و دوای ڕووکەشی زێر یان تەلیان بەسەرەوە ئەکرد و سربازەکان دەستکی شمشێرەکانیان لە زێر یان زیو دروزە کرد بۆ ئەوەی وای نیشان بدەن کە زەنگینن گالیسکە جەنگەکانیشیان جوان بوون کە من هاوتای ئەوانم لە وڵاتانی تر لە میسریش دانەدی بوو بابلیەکان پێیان ئەوتم ئەی میسری ئایا لە هیچ جێگایەک گالیسکەی وا قەشەنگت دیوە منیش لە وەڵامدا ئەم ودنا پاشای بابل گەنجێک بوو کە هێشتا موو لە دەم و چاوی نەهاتبوو بۆیە کاتێک کە دەستی بە پاشایەتی کرد ڕیشێکی دەستکردی بە چەناگەیە و نووسان کەوانیشان بدا پیاوێکی پێگەشتووە و کاتێ چوومە بابلەوە بیستم کە حەزی بەشتی یاری و داستانی پێکەنی ناویە لە وڵاتی میسردا قوتابخانەی پزیشکی لە خانەی ژیاندا بوو ئەو دامەزراوە خاون ناوەندێتی زانستی بوو بەڵام لە بابل ناوەندی زانستی شار بورجێکی بەرز مەردووک بوو، هەموو پزیشکە گەورەکان و ئەستێرە ناسە پایە بەرزەکان لەوێ دابوون و من هەر زوو لەگەڵ هەندێ لە پزیشکەکان و ئەستێرە ناسەکان قسە و باسم کرد و بۆم دەرکەوت لە بابلدا ئەوەندەی بایەخ بە ئەستێرە ناسیەدەن ئەوەندە پزیشکی سەرنجی ڕانەکێشاون. هەروەها لە بابل زانستی پزیشکی تەنها ئەخوێنرا و بە عملی کاری لەسەر ناکرا و من دوای ئەوەی چوومە بورجی مەردووکەوە بینیم پزیشکەکان لەسەر چارەسەری نەخۆشیەکان خەریکی گفتوگۆ بوون بەبێ ئەوەی لەسەر لاشەکان و نەخۆشەکان کار بکەن و لە خانەی ژیان لێکۆڵینەوە و توێکاری گرنگیەکی تایبەتی هەیە و پزیشک تا ئەو کاتەی بەدەستی خۆی تەرمەکەشی نەکاتەوە فێری زانیاری زانستی نابێ من ویستم لەم بەشەدا چەند تێبینیەک بدەمە پزیشکەکانی بورجی مردوو بەڵام لەبەر ئەوەی تازە هاتبوومە بابلەوە وام بیرەکردەوە کە ئەبێتە هۆی دڵڕەنجاندنیان و وا هەز دەکەن کە من ئەمەوێت خۆم هەڵبکێشم یان بۆ ئەوە هاتوومە سوکایەتیان پێ بکەم کاتێکە لە وڵاتی میتانی بووم ناوبانگی من گەیشت بووە بابل و لەوێدا بە پاشاشیان ڕاگەاند بوو دوای جێگیربوونم لە میوانخانەکەی بابل و گفت و گۆکردن لەگەڵ پزیشکەکانی بورجی مردووک ڕۆژێک لەلایەن پاشای بابلەوە پیاوێک بە شوێن من داهات وتی پاشا بانگهشتی جەنابتی کردووە کاپتا کە بیستی لەلایەن پاشا و بانکراوم ترسا وتی مەڕۆ چونکە ڕۆشتن بۆ لای پاشا مەترسی هەیە وتم بۆچی کاپتاوتی ئەم پاشایە خۆفیر ئەونی ئێمە نییە و ئێمە نایناسین و نازانین خی ئەو چۆن بیرەکاتەوە و چی پێ تەڵقین کردووە و لەوەیە دوای بینینی تۆ ئەمر بکە بتکوژن وتم کاپتە من پزیشکم و کارێکی وام نەکردووە کە شایانی کوشتن بم و پاشای بابل بم کوژێ کاپتاوتی ئەگەرە تەوێ بچیتە لای منیش ببە بۆ ئەوەی ئەگەر تۆی کوشت منیش لەگەڵ تۆدا بکوژرێم چونکە دوای مردنی تۆ ژیان بۆ پیاوێکی وەک من کە بەندەیەکی پیرم بێبایەخە درێژەی نابێت و مردنم باشترە هەروەها ئەگەر ئەتەوێ بڕۆی بۆ لای پاشا فەرمان بدە کە ژاوەیەکت بۆ بهێنن کە بە ڕێزەوە بەرە و دەرباری پاشا بڕۆی چونکە پزیشکێکی میسریکە خوێندنی لە خانی ژیان تەواو کردبێ پیاوێکی گەورەیە و شایانی ئەوەیە کە بە ڕێزەوە پێشوازی لێ بکرێ و سێمیش ئەوەیە کە ئەمڕۆ مەچۆرە لای پاشا وتم بۆ ئەمڕۆ نەچمە لای وتی لەبەر ئەوەی ئەمڕۆ هەموو شوێنە بازرگانیەکان و کرێکارانی بابل دەستیان لە کار هەڵگرتووە چونکە ئەستێرە ناسەکان ئەلێن ئەمڕۆ کارکردن و لە ماڵ دەرچوون شومە چونکە حوتەمین ڕۆژی هەفتەیە من بەسەر سوورمانە وتم هەفتە چییە؟ بەندەکەم وتیە و کاتەی تۆ ڕۆشتی بۆ برجی مەردووک کە لەگەڵ پزیشکەکان گفتوگۆ بکەی لە کاتی قسەکردنم لەگەڵ خزمەتکاری میوانخانەکەدا تێگەشتم کە لێرە مانگیان کردووە بە چوار بەشەوە و بە هەر بەشێک ئەڵێن هەفتە و ئەو هەفتەیە حەود ڕۆژە و شەش ڕۆژیان بەکارەوە خەریگەبن و ڕۆژی حوتەم دەست لە کار هەڵەگرن چونکە ئەستێرە ناسەکان کە لەگەڵ خویەکان و ئەستێرەکان پەیوەندیان هەیە وتەی خویەکانە گێڕنەوە کە کارکردن لە ڕۆژی حوتەمدا شووم و نەهامەتیە و نابێ لەم ڕۆژەدا لە ماڵ بچیتە دەرەوە و بۆ بازار بڕۆی و خزم و دۆست لە ماڵەکانیاندا بەسەر بکەیتەوە من لە دوای کەمێک بیرکردنەوەتم ڕازەکەی چونکە مادام لێرە کارکردن و لە ماڵ دەرچوونی ڕۆژی حوتە مەترسیەیە ئێمەش لەبەرەوەی بیانین ئەبێ پەیڕەوی لەو ڕێوڕسمی ئێرە بکەین چونکە بێگومان خویەکانی بابل ڕەچاوی هۆکار و بەرژەوەندیەکانەکەن کە ئەڵێن کارکردن لە ڕۆژی حوتەم زیان بەخشە و ئێمە ئەگەر ئەمڕۆ بچینە لای پاشا گرفتاری نەهامەتی ئەبینەوە لەبەر ئەوە بە نێردراوەکەی پاشاموت پێم سەیرە کە تۆ چۆن لەم ڕۆژی حوتەمەدا بانگهشتی ئێمەکەی بۆ کۆشک و تەلاری پاشا لەگەڵ ئەوەشدا کە ئەزانی ئەمڕۆ ڕۆژی کارکردنیە بڕۆ و لەلایەن منەوە بە پاشا بڵێ کە سبێنێ دێمەلای بە مەرجێ کەژاوەیەکم بۆ بنێرێ کە سواری ببم چونکە من پیاوێکی کەم نیم و شایەنی ئەوەم کە بە ڕێزەوە پێشوازیم لێ بکرێ پیاوە کە ڕۆشت و ڕۆژی دوایی بینیم کە بە کەژاوەیەکی بچووک لەو کەژاوانەی مامەڵەچەکان بۆ خستنە ڕووی کەلوپەلەکانیان ئەی بەن بۆ کۆشک هاتەوە و ویستی من سواری ئەوە بکە کاپتا کاتێک کە ئەوەی بینی تووڕە بوو وتی، من لە خوای مەردووک داواکارم بە قامچییەکەی خۆی کە لە دوو پشکی گەورە دروست کراوە، ئێوە دارکاری بکا، ئێوە چۆن هەستتان بەوە نەکردووە کە گەورەکەی من پیاوێک نییە کە سواری ئەم کەژاوە بچووکە بێ، زوو لێرە دووری بخەنەوە، بۆ ئەوەی چڕ و چاوتان نەبینم. ئەو بەندانەی کەژاوەکەیان هێنابوو لەم قسەیە سەریان سوڕما و ئەو خەڵکانەی کە لەبەردەم میوانخانەکەدا کۆ ببوونەوە، بە پێکەنینەوە بە کاپتان وت ئێمە ئەمانەوێت ئەم گەورەی تۆ ببینین و بزانین بۆ ئەم کەژاوەیە بۆ ئەو بچووکە کاپتا لە خاوەن میوان خانەکە کەژاوەیەکی گەورەی بۆ ڕۆشتن بۆ کۆشک بەکرێگرت کە چل بەندە هەڵیانەگرت و من لە میوان خانەکە هاتمە خوارەوە کاتێک خەڵکی منیان بە جلوبەرگی میسری و ملوانکەی زێڕەوە بینی بێدەنگ بوون و دەستیان لە گاڵتەپێکردن هەڵگرت، چونکە زانیان پیاوێکی بیانی بەرەو کۆشکی پاشا ڕوە کە لە وڵاتەکەی خۆیدا بێ بایەخ نییە. یەکێک لە بەندەکانی میوانخانەکە لە دواوەی کەژاوەکە ئەهات و شتومەکی پزیشکی منی هەڵگرتبوو کە لە سندوقێکی بچووکدا بوو، کاپتاش لە پێشەوەی کەژاوەکەدا بە سواری گوێدرێژە ڕۆیشت. ئێمە بەم شکۆمەندییەوە گەیشتینە کۆشکی پاشایەتی و هەندێ لە دانیشتوانی شاریش نزیک و دوور دوای ئێمە کەوتبوون. لەوێدا لە کەژاوەکە هاتمە خوارەوە و بینیم هەندێ پاسەوان لە بەردەم کۆشکدا وەستاون و قەڵغانە سپی و زەردەکانیان بەیەکەوە نووساندبوو بە جۆرێک کە لە قەلغانەکان دیوارێک دروست ببوو کاتێ منیان بینی قەلغانەکانیان لێک جاکردەوە و ڕێگایاندا من بە ناوەڕاستیاندا تێپەڕ بم و بۆ ناو کۆشک بچم. لەوێ پیاوێکی پیر لێم نزیک بووە کە دەموچاوە تاشراوەکەی نیشانیەدا لە زاناکانە و گوارەی زەردی لە گوێ کردبوو لۆچ کەوتبووە دەموچاوی وتی من لەم هەراوهوریایەی لەم شارەدا بەرپات کردووە ئاگادارم و خاوەنی چوار وڵات ئەپرسێدەم پیاوە کێیە کە هەر کاتێ خۆی مەلی لێبێت دێتەلام و کاتێک کە بانگ هێشت یەکەم نایەتەلام من وەڵام دایەوە ئەی پیاوی بە ساڵاچ و تۆ چیت کە لەگەڵ مندا بەم شێوەی ئەدوێی وتی من پزیشکی تایبەتی خاوەن چوار وڵاتم و لە بابلدا ڕێز و ناوبانگێکی زۆرم هەیە بەڵام تۆ چیت کە بە تەماحی دەستکەوتنی زێڕ بەم قەرەباڵغیەوە هاتوتە ئێرە و کاتێ خاون چوار هەرێم بانگهێشت دەکا نایت من هێشتا بە تەواوی تۆ ناناسم بەڵام ئەوە بزانە کە ئەگەر پاشای بابل زێر و پارەت بداتێ ئەبێ نیوەی بدەیتە من ئەگەر نا ناهێڵم تۆ لێرەدا پزیشکی بکەیت وتم پیرەمێرد من هەرگیز لەبارەی زێڕوزیو لەگەڵ ئەو کەسانەی دەرەزەکەن و حەزیان بە پارێ نادوێم و ئەم کارم بە بەندەکەم سپاردووە بەڵام لەبەرەوەی ئەڵێی پزیشکم و بە ساڵاچویت دۆستایەتیەکەتم پێ باشترە لە دوژمنایەتیت و حەزەکەم لەگەڵتدا ببمە هاوڕێ و بۆ ئەوەی بزانی من بۆ بەدەستهێنانی زێڕ نەهاتوم و تەنها مەبەستم کۆکردنەوەی زانستە هەردوو باز و بەندە زێڕەکەی خۆمت دەدەمێ دوایی باز و بەندەکانم لە دەستم دەرهێنا و دام پێی و ئەو ئەوەندە خۆشحاڵ و حەپەسا بوو کە ئیتر قسەی نەکرد و ڕازی بوو کە بەندەکەشم کاپتا لەگەڵمدا بێتە لای پاشا پاشای بابل ناوی بورابوریاش بوو کاتێ چوومە لای وام زانی مناڵە چونکە پیان وتبووم کاتێ کە کرا بە پاشا مووی لێ نەهاتبوو ڕیشی دەستکردی بە چەناگەیەوە نابوو بەڵام ڕوانیم گەنجە و دەرکەوت ئەوانین لەبارەی ئەو زانیاریان بە مندا بوو لە ڕابردوودا ئەویان بینیوە و بە جۆرێک کە لە ناو خەڵکی ئاساییدا ڕووەدا بەسەرچوونی تەمەن لە بیرەکرێت و ئەوان بیر لەوە ناکەنەوە کە هەموو مناڵێک گەورە ئەبێت و ئەگاتە قۆناغی گەنجی لە تەنیشت بورا بوریاش شێرێکی بچووکی لێبوو کە ئێمەی بینی خرۆشا پیرە مێردەکەی کە ئەیوت پزیشکی پاشام کاتێک کە چوینە ژوورەوە سوزدەی برد و کابتای بەندەی منیش چاوی لەو کرد بەڵام لەو کاتەدا جارێکی تریش شێرەکە نەڕاندی و کابتا بە شێوەیەک ترسا کە لە جێگەی خۆی هەڵبەزیێ و هاواری کرد پاشا لە بەرزبوونەوە هاوارەکەی کاپتا کەوتە پێکەنین و کاپتا وتی ئەم ئاژەڵە تووڕەیە لێرە ببەنە دەرەوە، چونکە من بە درێژایی تەمەنم گیانەوەری وا ترسناکم نەبینیوە و دەنگی ئەم ئاژەڵە لە گالیسکە جەنگیەکانی تەبەس ئەچێت کە لە دوای خۆرئاوابوون ئەگەڕێنەوە بۆ سەربازخانەکەیان. کاپتا ئەم قسانەی بە زمانی بابلییەوە ئەوت و پاشا ئەوەندە پێکەنی کە فرمێسک بە چاویدا هاتە خوارەوە. دوایی بیری هاتەوە کە منی بۆ چارەسەری نەخۆشیەکەی بان کردووە و دەستی خستە سەر دەموچوی و ناڵاندی سیرم کرد ئاو ساویەکی گەورە بە دەموچاویەیە و لەبەر گەورە بوونی ئەو هەڵ ئاوسانە چاوێکی بەباشی نابینرا پیرە مێردەکەی باز و بەندەکەم دابوو پێی وتی ئەمە ئەو پزیشکە خۆپەسەندە میسرەیە کە دوێنێ نارد بە شوێنی دا و نەهات وتبووی سبەینێ دێم و وا باشترە بە سەربازەکانت بڵێی هەر ئێستا بە نەیزەکانی خۆیان سکی کون بکەن پاشا وتی من ئێستا نایکوژم چونکە بۆ ئەوە بانگم کردووە کە ئازارەکەم ببینێ و چەند شەوە کە نەنووستوم و لە ماوەیەدا جگە لە شلەمەنی هیچ شتێکم نەخواردووە پیاوە پیرەکە وەک یەکێک کە کەوتبێتە گریان وتی ئەی خاوەنی چوار وڵات چەند ڕۆژ لە پرزگەی مردووک قوربانیمان بۆ کردی و کراسی سوورمان لەبەر کرد و تەپڵمان لێدا و سەمامان کرد کە ئەو ئازارەی خراوەتە ناو دەمت بێتە دەرەوە بەڵام تۆ نەتێشت دەست لە دەمت بدەین و ئەگەر ڕوخسەتت بداینایە ئەمانتوانی چارەسەرت بکەین و من لەو باوەڕەدا نیم کام پیاوە بیانیە بتوانێت چاکت بکاتەوە پاشا ڕووی کردە من وتی تۆ کێیت و ئایا توانی پێم بڵێی ئەم ئازارەی من لە چیەوە دروست بووە وتم من سینۆها پزیشکی میسری و کوڕی کەرم و ئەگەرچی هێشتا دەمتم نەبینی و بەڵام ئەتوانم بڵێم کە هۆی ئازارەکە دەوەیە کە یەکێک لە ددانەکانی هاڕینت جەراحەتی کردووە و ئەم جەراحەتە لە بنی ددانەکەتدایە و بۆتە هۆی ئاوسانی و هۆی ئاوساویەکەی ڕوومەتت ئیلتیهابکردنی ددانەکەتە لەبەرئەوەی کە لە کاتی خۆیدا ددانەکانت خاوێن نەکردوتەوە و کاتێک کە ڕەگی ددانەکەت تێکچوو دەرت نەهێنا چونکە ئەگەر ڕەگی ددان ڕەش بووە و بۆگەنی کرد ئەبێ دەربکرێت پاشان وتی منم زانی کاتێک کە ڕەگی ددان تێکچوو ئەبێت دەری بهێنی بەڵام ئازاری دەرکردنی ددان ئەوەندە زۆرە کە ناتوانم خۆمی بۆ بگرم وتم لە میسردا ددان دەرکردن زۆر ئازاری نییە و ئەگەر بتەوێ ئەتوانم ددانەکەت بەبێ ئازار دەربهێنم بەڵام ئەمڕۆ ناتوانم دەست لەم کارە وەربدەم چونکە ددانەکەت ئاوساوە و ئەبێت لە پێشە ئاوساویەکە چاک بکەینەوە و چێم و جەراحەتەکە لە بن ددانەکەتدا دەربهێنین و دوای چەند ڕۆژی ئینجا ددانەکە دەربهێنین وتی، ئایا ئەتوانی ئەو جەراحەتە لە بن ددانەکەمدا دەربهێنی؟ وتم، بەڵێ. من بۆ دەرکردنی ناچارم ئاوساویەکە هەڵبدڕم و هەرچەندە لەسەر شێوەی کاری تەبەز نەشتەرییەکەم کە زۆر ئازاری نەبێ، بەڵام ئەبێ پێت بڵێم کە کردنەوەی ئاوساوی بۆ هێنانە دەرەوەی جەراحەت کەمێ ژانەکە، چونکە خوایەکان کە دەردیان دروست کردووە، دەسەڵاتدارانیان لێ ڕیزپەڕ نەکردووە و ئەوانیش وەک خەڵکی ئاسایی دووچاری ئازارەبن. من بە کاپتام وت خێرا ئاگرێ بکاتەوە بۆ ئەوەی چێردەکەم لە ئاگردا خاوێن بکەمەوە و کاتێک کە خەریکی ئاگرکردنەوە بوو هەندێ شەرابم لەگەڵ تریاکدا تێکەڵ کرد و دەرخواردی پاشای بابلمدا کاتێک کە شەرابەکەی نۆشیە و کەمێکی پێچوو وتی وا هەز دەکەم ئیتر پێویستیم بە تۆ نییە چونکە ئازارم نەما وتم ئەم هێور بوونەوەی کاتیە و پاش کەمێکی تر ژانەکە زیادەکە وتی ئەکرێ دیسانەوە ئەم دەرمانم دەرخوارد بدەی بۆ ئەوەی ئازارەکەی نەمێنێ وتم ئەم دەرمانەی دەرخواردتمدا تەنها یەک جار زیانی نییە و ئەگەر جاری دووەم و سێم بەکاری بێنی ئەبێتە عادەت و ئەو کاتە بۆ زیندوو مانەوەت پێویستت بەم دەرمانە ئەبێ بەبێ ئەوەی ئازارەکەت کەم بکاتەوە دەبهێڵە ئێستا کە ئازارەکەت کەم بۆتەوە ئاوساویەکەی بنددانت هەڵبدڕم و چڵک و جەراحەتەکەی دەرکەم پاشا بە نەشتەرگەریەکی بچووکی ددانی ڕازی بوو دوای ئەوەی کێردەکەم لە ئاگردا خاوێن کرد و دوای ساردم کردەوە لی نزیک بووم و سەریم خستە ژێر باڵمەوە و دەمیم کردەوە هەرچەند دەخواردنی تریاکە کە ئازاری کەم کردبوو بەڵام دوای ئەوەی ئاوساویەکەی ددانیم هەڵدڕی لەبەر ئازار هاواری کرد و شێرەکەی هەڵسا و کلکی ڕاتەکان بەڵام پەلاماری نەداین دوای ئەوە پاشا چیتر نەی ناڵان چونکە ئازارەکەی نەما و دەرهێنانی جەراحەتەکەی ناو دەمی لەو کاتەدا پاش تەوابوون پاشا وتیەی پزیشکی میسری تۆ پیاوێکی گران بەهای چونکە ئێستا هەز بە ئازار ناکەم پزیشکە پیرەکە کە لەوێ وەستا بووتی ئەگەر تۆ ڕوخسەتت بدایە ئاوساویەکەی دەمتم هەڵبدڕیبایە وەک ئەم پیاوە میسریە ئەم توانی جەراحەتی ددانت دەربهێنم بۆ ئەوەی ئازارەکەی نەمێنێ وتم ئەم پیاوە ڕاز دەکات و ئەگەر جەنابت دەرفەتت بدایەتێ ئاوساویەکەی نەشتەرگەری بکردایە هەمان دەرئەنجامی ئەبوو بەڵام ئەم پیاوە بە ساڵاچووە نەیەوێرا پێ لەسەر داواکاریەکەی دابگرێ و ددانتی چارەسەر بکردە چونکە ترسا جەنابەت تووڕە ببی ئەگەرچی پزیشک ئەبێ بوێر بێت و لە تووڕێی نەخۆش ئەگەرچی پاشاش بێ نەترسێ و من لە تەبەس هەرگیز لە نەخۆشەکان ناترسام پاشای بابل کە بە تەواوەتی لە ئازارەکەی ئاسوودە ببووتی سینۆها ئەگەرچی تۆ پیاوێکی بێباکی و بە لە خۆڕادیتنەوە قسەکەی بەڵام من چاوپۆشی لەم ڕفتارە دەکەم چونکە پیاوێکی شایستەی لێرە کەس نابێت پاشایەک لە کاتی ناڵە ناڵیدا ببینێ و بەندەکەی تۆ منی لە کاتی ناڵاندن دابینی بەڵام من چاوپۆشی لەمەشەکەم چونکە بەندەکەت منی هێنایە پێکەنین و بۆ هۆی ڕابواردنم دوایی ڕووی لە کاپتا کردوتی جارێکی تریش هەڵبەزە و بمهێنەوە پێکەنین کاپتاوتی من ئەم کارە ناکەم لەبەر ئەوەی بە پێچەوانەی ئابڕوومەندی و کەسایەتی پیاوێکی بەساڵاچووی وەک منە پاشا وتی من ئێستا کارێگەکەم کە تۆ ئابروومەندی و کەسایەتی خۆت لەبیر بچێ دوایی ئیشارەتێکی بۆ شێرەکەی کرد و شێرەکە هەڵسا و پاشا کاپتای بە شێرەکە نیشاندا و ئاژەڵەکە سەرزلەکەی بەلای کاپتاوە سوڕاند و بە هەنگاوی هێواش بەرەو کاپتا هات هەرچەندە زیاتر لی نزیک ئەبووە کاپتا زیاتر بەرەو دواواچوو تا ئەو کاتەی پشتی بە کۆڵەکەکەەوە نووساند و لەم کاتەدا شێرەکە دەمی کردەوە نەڕاندی کاپتا لە ترسە کۆڵەکەەکەی گرت و وەک مەمونێک کە لە میسر بەدارەکاندا هەڵەگەڕێت بە گورجی و خێراییە و هەڵکشا پاشا بە شێوەیەک پێکەنی کە بەرە و پێش و پاش و ئەم لاو ئەولا ئەچەمیەوە و کاتێ پێکەنینەکەی وەستایەوتی برسیمە و نانم بۆ بهێنن پزیشکە پیرەکە لەم قسەیە خۆشحاڵ بوو چونکە مەلی سوڵتان بۆ نان خواردن نیشانیەدا کە باری تەندروستی چاک بۆتەوە و دڵی چۆتە سەر خواردن و چەند ساتێ دوای ئەوە خواردنیان بۆ هێنا پاشا لەبەرەوەی خەریکی نان خواردن بوو ئیتر سەرنجی نەدایە کاپتا و شێرەکە لە خوار کۆڵەگەکەەوە لاچ و هاتە لای پاشا و کاپتا توانی لە کۆڵەگەکە بێتە خوارە و هەنگاو بنێتە سەرزەوی بە پاشاموت ئێستا ئازاری ددانت نەما بەڵام لەبەرەوەی ددانەکەت تێکچوە دیسانەوە تووشی ددان ئێشابیتەوە و هیچ چارەیەکت نییە جگە لەوەی ددانت دەربکرێ و من وا هەز دەکەم تۆ حەزت بە شیرینیە خواردنی شیرینی زۆر ددانەکانتی خراپ کردووە چونکە لێرە شیرینی بە دۆشاوی خورما دروزەکەن و ئەم دۆشاوە بۆ ددان زیانی هەیە بەڵام لە میسردا شیرینی بە جۆرە شەکرێک دروزەکەن کە مێش دروستیەکات و ئەو شەکرە زیانی بۆ ددانە پاشا وتی مەگەر مێش ئەتوانێ شەکر دروست بکا؟ وتم بەڵێ جۆرێک مێش لە میسردا هەیە وەک ئەو زەردەواڵانەی کە لێرە بەسەر خورماوە ئەنیشن و ئەیخۆن بەڵام کەمێ لەوان بچووکترن و ئەم مێشە شەکرێکی بەتام و شیرین دروزەکە کە زیان بە ددانەکان ناگەێنێت و بۆ بەهێزکردنی لەش سوودمەندە پاشاوتی تۆ سوود لە خۆش باوەڕێکەی ئێمە وەرەگری و درۆمان لەگەڵەکەی چونکە زەردەواڵە ناتوانێت شەکر دروست بکە وتم ئاخر پیاوی ڕاستگۆت تووشی ئەم جۆرە گرفتانە بێت و ئەگەر بەڕاستی بدوێت باوەڕی پێناکەن چونکە چۆن ئێستا تۆ باوەڕ بەوە ناکەیت کە لە میسر مێش شەکر دروزەکات و ئەگەر منیش بە میسرەکان بڵێم کە لە بابل باڵندەیەک هەیە کە نافرێت و بەردەوام لەگەڵ مرۆڤدا ئەژێت و هەموو ڕۆژێ هێلکەیەک بەقەدەر هێلکەی تیمساحەکە کەس باوەڕم پێ ناکات و من ئەگەر بتوانم لە مریشکانە ئەبەمەوە بۆ میسر بۆ ئەوەی خەڵکی بیبین و دڵنیابن کە درۆ ناکەم پاشەوتی ئێستاوەر لەگەڵ مندانان بخۆ وتم بەمەرجێ لەگەڵ دانانە خۆم کە فەرمان بدەیت خواردن ببن بۆ بەندەکانی میوانخانەکە کە منیان بە کەژاوە هێناوە تێرە چونکە ئێستا برسیانە پاشا فەرمانیدا نان بدەنە بەندەکان و شەرابی خورمایان بۆ ببن